بە ناوی خودای بەخشندە و مێهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گروی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خدا خۆی زانایە بەنهێنی ئەو پیتانە ئەوە ئاەتەکانی ئەم قورآانن و فەرمانی کتێبێکی پیرۆز و ئاشکرا و ڕوونە ڕێنمووی بەخش و مژدەبەخشە بە ئیمانداران لە هەموو سەردەمێکدا. ئەوانەی کە نوێژەکانیان بە چاکی ئەنجام دەدەن و زەکات دەبەخشن و باوەڕێکی بەتین و دامەزراویان بە ڕۆژی قیامەت هەیە بێگومان ئەوانەی باوەڕ بە قیامەت ناهێنن کار و کردەوە خراپەکانمان لەبەر چاو جوان کردوون لەبەرەوە چاوی دڵیان کوێر بووە و خراپی کردارەکانیان نابینن ئەوانە ئەوانە ناخۆشترین و ناسۆرترین سزا بۆیان ئامادەیە و ئەوان لە قیامەتدا لە هەموو کەس خەسارەتمەندترن ئەی محەممەد بەڕاستی تۆ لەلایەن زاتێکی دانا و زاناوە قورآن فێر دەکرێیت و پێت دەدرێت یادیان بهێنە کاتێک موسا لە ڕێگای گەڕانەوەیدا بۆ میسر بە هاوسەرەکەی وت ئێوە لێرەدا بمێننەوە بەڕاستی من ئاگرێکم بەدی کردووە و دڵم پێی خۆشە لەوێوە هەواڵێکتان بۆ دەهێنم یان سەلکە بزوتێکتان بۆ دەهێنم بۆ ئەوەی خۆتانی پێ گەرم بکەنەوە جاکاتێک گەیشتە لای ئەوەی بە ئاگری زانی بینی نور و ڕووناچێکی بێوێنەیە بانجی لێکرا پیرۆزە ئەو کەسەی کە لە پاڵ ئاگرەکەدایە و ئەو فریشتانەش کە لە جێی ئاگرە تایبەتەکەدا هەن پاچی و بێگەردی بۆ خدایە کە پەروەردگاری هەم مجیهانیانە ئەی موسا ئەو کەسەی قسەت بۆ دەکات ئەوە بەڕاستی منم ئەو خودایەی کە باڵا دەست و دانایە وەئەلق عەساک عەساکەت فڕێ بدە جا کاتێک فڕێیدا بینی وەکو تو لەمار بەخێرایی دەجوڵا موسا هەڵات و پشتی تێکرد و ئاوڕی نەدایەوە ئەوسا خدای گەورە فەرمووی ئەی موسا مەترسە چونکە بەڕاستی پێغەمبەران لەلای من ناترسن و بیمیان نییە مەگەر کەسێک ستەمی کردبێت و پاشان چاکەکاری ئەنجام بدات دوای ئەوەی پێشتر هەڵەی هەبوو ئەوە من بۆ ئەو جۆرە کەسانە لێ خۆش بوو مهرەبانم جا دەستەکەت بخەرە گیرفانتەوە هەرکە دەرت هێنا بە سپیەکی بێ عیب دێتە دەرەوە ئەم دوو مۆجیزەیە لە ڕیزی نۆ مۆجیزەدایە بۆ فیرعون و قەومەکەی بەڕاستی ئەوانە قەومێکی لە سنوور دەرچوو بوون جا کاتێک موعجیزەکانی ئێمەیان بە ڕوونی و ئاشکرا بۆ هات و خرایە بەرچاویان وتیان ئەمە جادوویەکی ئاشکرایە جا ئەوانە هەر ڕق ئەستوریان کرد و باوەڕیان پێی نەبوو بە زۆرداری و خۆبەزلزانی لە کاتێکدا لە ناخی دەرونیانەوە هەستیان دەکرد حەقیقەتە و ڕاستە دەتەماشا بکە و سەرنج بدە بزانە سەرەنجامی تاوانباران و گوناهکاران چۆن بوو چۆن تۆڵەمان لێ سەندن. سوێن بە خودا بێگومان ئێمە بە داود و سولەیمان زانیاری و زانستیمان بەخشی، هەردووکیان وتیان، سوپاس و ستایش بۆ ئەو خودایەی کە زیادە ڕێزی ئێمەی داوە بەسەر زۆرێک لە بەندە ئیماندارەکانیدا. سولەیمان جێنشینی داودی باوکی بوو، ڕۆژێک وتی، ئەی خەڵکینە ئێمە فێری زمانی باڵندە کراوین و لە هەموو شتێکمان پێدراوە بەڕاستی ئەمە هەر فەزل و ڕێزێکی ئاشکرایە لەلایەن خداوە پێمان بەخشراوە هەرچی سەرباز و لەشکری سولەیمان هەبوو لە پەری و ئادەمی زاد و باڵندەکان کۆکرانەوە و نمایشیان کرد بە ڕیز و ڕێک و پێکی هەمویان بە سەرەتا و کۆتاییان یەکیان گرت. هەتا گەیشتنە دۆڵی مێروولە، مێروولە مێچکەیەک هاواری کرد و وتی، ئەهای مێروولەینە، بچنە ماڵ و کون و کەلەبەرەکانتانەوە، نەوەکو سولەیمان و سەربازانی پێشێلتان بکەن، لە کاتێکدا هەستتان پێ ناکەن. سولەیمان کە گوێی لە هاواری مێروولەکە بوو، زەردەخەنە گرتی و پێکەنی بە هاوار و قسەکەی، بۆیە وتی، پەروەردگارە! یارمەتیم بدە دڵ و دەروون و ڕۆح و گیانم کۆ بکەرەوە تا سوپاسگوزاری ناز و نیعمەتەکانت بم کە بەسەر من و دایک و باوکمدا ڕژاندووتە هەروەها کۆمەکیم بکە تا کار و کردەوەی چاکە ئەنجام بدەم کە تۆ پێی ڕازی بیت و بە ڕەحمەت و میهرەبانی خۆت بمخەرە ڕیزی بەندە چاکەکانتەوە ئینجا سولەیمان کەوتە بەسەرکردنەوە و پشکنینی دەستە و تاقمی باڵندەکان و وتی ئەوە بۆچی من پەپوو نابینم یاخود لێرە نییە و خۆی دزیوەتەوە و لە نادیارەکانە. سوێن بێت دەبێت سزایەکی زۆر سەختی بدەم یان سەری ببڕم یان دەبێت بە بەڵگەیەکی ئاشکراوە بێت بۆ لام. سولەیمان زۆر چاوەڕێی نەکرد پەپ و پەی دابوو یەکسەر هات و نیشتەوە و وتی، ئەوەی من پێم زانیوە تۆ پێت نەزانیوە، من لە وڵاتی سەبەئەوە هەواڵێکی ڕاست و دروستم بۆ هێناویت. بەڕاستی من بۆم دەرکەوت ئافرەتێک فەرمانڕەواییان دەکات و لە هەموو جۆرە دەسەڵات و ناز و نیعمەتێکی پێبەخشراوە تەختێکی پاشایەتی گەورەشی هەیە بینیم خۆی و قەومەکەی سوژدە بۆ خۆر دەبەن لە جیاتی خوددا شەیتان کار و کردەوەی چەوتیانی بۆ ڕازاندونەتەوە بەو هۆیەوە ڕێبازی ڕاست و دروستی لێگرتوون بۆیە ئەوان ڕێنمووی وەرناگرن شەیتان ڕێی لێ گرتن بۆ ئەوەی سوژدە نەبەن بۆ ئەو خودایەی کە نهێنی دەردەکێشێت لە ئاسمانەکان و زەویدا و دەزانێت ئێوە چی دەشارنەوە و چیش ئاشکرا دەکەن خودا ئەو زاتەیە کە جگە لەو خودایەکی تر نییە خاوەنی تەختی مەزن و گەورەیە سولەیمان وتی بە پەپوو ئێمە لەوەودوا لەو گوفتارەی تۆ دەکۆڵینەوە تا بزانین ڕاست دەکەیت یان لە ڕیزی درۆزنانی، ئەوسا سولەیمان نامەیەکی نووسی و دای بە پەپوو فەرمانی پێدا کە بڕۆ ئەم نامەیە ببە و لە شوێنێکی بەرچاودا بۆیان فڕێ بدە و پاشان لە پەنایەکدا خۆت حەشار بدە و بزانە دەڵێن چی و چ باس و خواسێک دەکەن. شاژن هات و نامەی بینی و خوێندیەوە، پاشان وەزیران و ئەنجومەنەکەی خۆی کۆکردەوە و وتی، ئەی ڕێزداران بەڕاستی من نامەیەکی پیرۆز و بەڕێزم بۆ دانراوە نامەکە لە سلەیمانەوەیە و بەناوی خدای بەخشندە و میهرەبانەوە دەست پێ دەکات و دەڵێت خۆتان بە گەورە مەزان و لێم یاخی مەبن و وەرن موسڵمان ببن واز لە خۆرپەرستی بهێن و بەدیهێنەری خۆر و مانگ و ئەستێرە و زەوی و هەتا دوایی بپەرستن اینجا بەڵقیس بە ئامادەبوانی وت ئەی ڕێزداران ڕاتان چییە؟ چی بکەم باشە؟ خۆ من هیچ بڕیارێکم نەداوە هەتا ئێوە لێی ئاگادار نەبووبن و ڕاتان لەسەری نەدابێت ئەنجومەنەکەی وتیان خۆت دەزانیت کە ئێمە خاوەنی هێز و توانا و دەسەڵاتی توند و تیژین فەرمانیش فەرمانی تۆیە بیر بکەرەوە و تێفکرە چ فەرمانێک دەدەیت ئێمە ئامادەین بەڵقیس وتی بەڕاستی لەشکری پاشاکان کاتێک چوبنە شار و دێهاتەکانەوە وێران و کاولیان کردووە و تۆوی خراپەیان چاندووە کەسانی خاوەن دەسەڵات و پیاوی ناوداری ئەو شوێنەیان زەلیل و ڕیسوا کردووە و هەمیشە ئەوە پیشەیانە و بەو جۆرە دەکەن و هەرواش دەبن بێگومان من حەز لە کارەساتی وا ناکەم بێگومان لەبەر ئەوە من بڕیارم داوە کە دیاریەکیان بۆ بنێرم جا چاوەڕێ دەکەم بزانم نوێنەرەکان چ هەواڵێکم بۆ دەهێننەوە و هەڵوێستی سولەیمان چۆن دەبێت جا کاتێک نوێنەری نێردراوەکان گەیشتە لای سولەیمان هەواڵی دیارەکەی گەیاند سولەیمان بە تووڕەیەوە پێیوت ئێوە دەتانەوێت بە ماڵ و سامان و دیاری کۆمەچیم بکەن من دڵنیام کە ئەو شتانەی خوددا پێی بەخشیوم لەوە چاکتر و بەنرخترە کە بە ئێوەی بەخشیوە نەخێر من بەو دیاریە دڵشاد نابم بەڵکو ئێوەن بە دیارەکەتان شاد دەبن ئەی نوێنەری بەڵقیس بگەڕێرەوە بۆ لایان بە خۆت و دیاریەکەتەوە سوێن بە خودا دەبێت بە سەربازانێکەوە بچینە سەریان کە نەیان دیبێت و نەتوانن بەرگری بکەن دەبێت دەریان بکەین لە وڵاتیان لە کاتێکدا ئەوان زەلیل و ڕیسوا و شکاون سلەیمان زانی هەڕەشەکەی کاریگەر دەبێت بۆیە ڕوو بە ئەندامانی حکوومەتەکەی وتی ئەی خەڵکینە کامتان دەتوانێت تەختی شاژنە بەڵقیسم بۆ بهێنێت پێش ئەوەی بێن بۆ لام و تەسلیم ببن؟ دێوێک لە پەریەکان وتی، من بۆت دەهێنم پێش ئەوەی دەوام تەواو ببێت و لە جێی خۆت هەستیت، بەڕاستی من بۆ ئەو کارە خۆم بە بەهێز و ئەمین دەزانم. بەڵام یەکێک لە پیاوچاکان کە زانست و زانیاری هەبوو هەروەها ناوی ئەعزەمی خودای دەزانی وتی، من بۆت دەهێنم بە چاوترو کاندنێک دەستی کرد بە نزا و پاڕانەوە و داوای لە خودا کرد ئەو ساکت و پڕ سولەیمان بینی تەختی پاشایەتی لە لایدا دانراوە و وتی ئەمە لە فەزل و بەخششەکانی پەروەردگارمە بۆ ئەوەی تاقیم بکاتەوە کە ئایا سوپاس گوزار دەبم یان ناشکر و بەدنمەک جا ئەوەی سوپاس گوزار بێت ئەوە بەڕاستی سوپاس گوزارە بۆ خۆی ئەوەشی کە سپڵەیە ئەوە بێگومان پەروەردگارم دەوڵەمەندە و بێ نیازە و خاوەنی بەخششە بە هەمووان. ڕایەکیش هەیە لەسەر ئەوەی کە ئەو کەسە سولەیمان عەلەیه السلام خۆی بووە. ئینجا سولەیمان فەرمانی دا و وتی، تەختی پاشایەتیەکەی دەستکاری بکەن، هەندێک ڕەنگ و نەخشی بگۆڕن، سەرنج دەدەین بزانین بەڵقیس دەیناسێتەوە یان لەو کەسانە دەبێت کە نایناسنەوە. جا کاتێک بەڵقیس گەیشت پێی وترا تەختی پاشایەتی تۆ ئاوایە بەڵقیس وتی هەر دەڵێی ئەوە و لەو دەچێت ئێمە پێش ئەمەش زانیاریمان هەبوو دەربارەی توانا و دەسەڵاتی سولەیمان ئێمە تەسلیم بووین نیازی جەنگمان نییە ئەو شتانەی کە بەڵقیس دەیپەرست لە جیاتی خوددا بووبوونە بەربەست لە دڵ و دەرونیدا لە بەرامبەر ئاینی خوددادا بەڕاستی ئەو کاتی خۆی لە ڕیزی قەومێکی بێباوەڕ و خوددا نەنازدا بوو ئەوسا پێی وترا بچۆرە کۆشکەکەوە، کاتێک بەرەو کۆشک کەوتە ڕێ ئاوێک لە بەردەم کۆشکەکەدا بوو بە شوشە سەری گیرا بوو. جا کاتێک کە بەڵقیس بینی وای زانی ئاوێکی زۆرە و قاچی خۆی هەڵکرد تا تەڕ نەبێت، سولەیمان وتی ئەو پانتاییە بە شوشە سەری گیراوە. بەڵقی سەرسام بوو لە دەسەڵات و کۆشک و تەلار و ناز و نیعمەتی مادی و مەعنەوی کە خودای گەورە بە سولەیمانی بەخشیوە، بۆیە وتی پەروەردگارە من بەڕاستی تا ئێستا ستەمم لە خۆم کردووە ئیتروا لەگەڵ سولەیماندا تەسلیمی خدای پەروەردگاری جیهانیان بووم سوێن بە خوددا بۆ هۆزی ثەمودیش ساڵحی برایانمان نارد فەرمانمان پێدا کە پێیان بڵێ تەنها خوددا بپەرستن کەچی دەست بەجێ خەڵکەکە بوون بە دوو دەستەوە و کێشە و ناخۆشی لە نێوانیاندا بەرپا بوو ساڵح پێی وتن، ئەی قەوم و کەسم، بۆچی ئێوە پەلەی خراپەتانە پێش چاکە و حەز دەکەن بەڵا و ناخۆشیتان بەسەر بێت؟ ئەی بۆچی داوای لێخۆشبوون لە خودا ناکەن بۆ ئەوەی ڕەحمتان پێ بکرێت، خودای گەورە دەرووی زیاترتان لێ بکاتەوە؟ خەڵکەکە وتیان، ئێمە تووشی شووم و نەگبەتی بووین بەهۆی تۆ و ئەوانەی لەگەڵ تۆدان. ساڵح وتی، نەخێر وا نییە، نەگبەتی و شوومتان لەلایەن خوداوە بۆ دێت ئەگەر بەردەوام بن لەسەر یاخی بوونتان، بەڵکو ئێوە قەومێکن کە تاقی دەکرێنەوە. لەو شارەدا نۆ دەستە هەبوو کە گوناه و تاوانیان ئەنجام دەدا و تۆوی خراپیان لە وڵاتدا دەچاند و بەلای چاکە و چاکەکاریدا نەدەچوون. هەموویان سوێندیان بە خودا بۆ یەکتر خوارد کە لە شەودا بدەن بەسەر ساڵح و ماڵ و منداڵیدا و لە ناویان بەرن پاشان ئەگەر گومانیان لێکردین سوێن دەخۆین و بە کەس و کاری دەڵێین ئێمە ئاگامان لە تیاچوونی ئەوان نییە و دڵنیا بن ئێمە ڕاستگۆشین ئەو تاوانبارانە پیلان و تەڵەکەیان جێڕا بۆ لەناوبردنی ساڵح و شوێن کەوتوانی ئێمەش نەخشەیەکی ترمان کێشا بۆ ڕزگارکردنی ئیمانداران و لەناوبردنی خودا نەناسان ئەوان ئاگایان لێ نەبوو هەستیان پێ نەدەکرد جایی تر سەرنج بدە و تەماشاکە سەرنجامی پیلانەکەیان چیان بەسەر هات بەڕاستی ئێمە ئەوانیش و هەموو قەومەکەیانمان لەناو برد بەهۆی بوومەلەرزەوە ئەوەتە ماڵەکانیان کاول و چۆڵە بەهۆی ئەو ستەمەی کە کردیان بەڕاستی ئا لەو بەسەرهاتەدا بەڵگە و نیشانەی تەواو هەیە بۆ کەسانێک کە لە شت تێبگەن و بزانن ئەوسا ئێمە ئەو کەسانەمان ڕزگار کرد کە باوەڕیان هێنابوو ئەوانە پارێزکار بوون و لە خودا دەترسان. لوط پێغەمبەریش کاتی خۆی بە قەومەکەی وت باشە ئایا ئێوە ئەو کارە نابەجێ و تاوان و گوناهە ئەنجام دەدەن لە کاتێکدا ئێوە چاوتان هەیە و دەزانن چۆن شەرمەزار و خەجاڵەت و ڕیسوا نابن ئایا ڕەوایە کە ئارەزوی خۆتان لەگەڵ پیاواندا ئەنجام بدەن لە جیاتی ژنان نەخێر ئێوە ژیر نین بەڵکو ئێوە گەلێکن سەرەنجامی ئەم ئیشە خراپەن نازانن. کەچی وەڵامی قەومەکەی هیچ نەبوو تەنها ئەوە نەبێت کە وتیان لوت و شوێنکەوتوانی لە شارەکەتان دەربکەن چونکە بەڕاستی ئەوانە کەسانێکن خۆیان بە پاک ڕادەگرن. سەرەنجام ئێمە لوت و خاو و خێزانیمان ڕزگار کرد جگە لە ژنەکەی کە بڕیارمان دابوو لە تیاچوان بێت، چونکە هەڵوێستی چاک نەبوو باوەڕی بە مێردی پێغەمبەری نەبوو لە بەرەبەیاندا بەردبارانمان کردن ئای کە بەردبارانی بێدارکراوەکان سەخت و دژوارە ئەی پێغەمبەر ئەی ئیماندار بڵێ سوپاس و ستایش بۆ خدای میهرەبان سڵاو لەسەر ئەو بەندانەش کە هەڵی بژاردووە ئایا ئەو خودا مهرەبانەت چاکترە کە بپەرسترێت و پێڕەوی بەرنمەکەی بکرێت یا ئەوانەی ئەوان دەیکەنە شەریک و هاوەڵ بۆی ئایا شەریک و هاوەڵ چاکترە بپەرسترێت یا ئەو زاتەی کە ئاسمانەکان و زەوی دروست کردووە و لە ئاسمانەوە بارانی باراندووە جا باخ و بێستانی جوان و ڕازاوەمان پێ بەرهەم هێناوە ئێوە نەتان دەتوانی درەختەکانی بڕوێنن چ جای بەرو بوومەکەی ئایا ڕەوایە کە خدایەکی تر لەگەڵ خدای پەروەردگاردا هەبێت نەخێر لەگەڵ ئەو هەموو بەڵگانەدا زۆربەیە و خەڵکە لە ڕێبازی ڕاست لادەدەن و شوێنی چەوتی و نادروستی دەکەون ئایا تەنها ئەو زاتە نییە کە زەوی دامەزراندووە و لە ناویدا جۆگە و ڕوباری ڕەخساندووە، هەروەها زنجیرە چیایی تێدا چەسپاندووە، لە نێوان دوو دەریاکەشدا بەربەستی بەرپا کردووە کە ئاوی شیرین و سوێر تێکەڵ نابن؟ ئایا ڕەوایە خودایەکی تر لەگەڵ خودای پەروەردگاردا هەبێت؟ نەخێر وانیە لەگەڵ ئەو هەموو بەڵگانەدا زۆربەی ئەو خەڵکە ئەم ڕاستیانە نازانن و تێناگەن ئایا چێە جگەل لە زاتی پەروەردگار کە بێت بەهانە و هاواری لێ قەوما و بێدەرەتان و بێداڵدەوە کاتێک نزا دەکات و لی دەپارڕێتەوە ئەوسا بەڵاو ناخۆشیەکان لا دەبات و دەتان کاتە نیشتە جێ و جێنشین لە زەویدا ئایا ڕەوایە لەگەڵ ئەو زاتەدا خودای تر هەبێت؟ کەمێک یاداوەری وەربگرن و تێفکرن و بیر بکەنەوە. ئایا کێ لە تاریکستانی سەر وشکانی و دەریا ڕێنموویتان دەکات تا ون نەبن؟ کێ بای شەماڵ هەڵگری هەڵمی ئاو دەنێرێت وەک مژدەیەک پێش گەیشتنی بارانی ڕەحمەت؟ ئایا ڕەوایە لەگەڵ خودادا خودای تر هەبێت بەرزی و بڵندی و مەزنی بۆ خودای گەورە لە بەرامبەرە و شانەوە کەنەفامان دەیکەنە هاوەڵ و شەریک بۆ ئەو زاتە ئایا چێ لە سەرەتاوە دروست کراوان بەدی دەهێنێت پاشان دوای تێکدانی سەر لە نوێ دروستی دەکاتەوە کێ لەو ئاسمانەوە بەهۆی تیشکی خۆر و باران و هەواوە لە زەویەوە بەهۆی خاکەوە ڕزق و ڕۆزیتان پێ دەبەخشێت؟ ئایا ڕەوایە لەگەڵ زاتی خودادا خودای تر هەبێت؟ پێیان بڵێ، ئادەی بەڵگەتان چییە بیهێننە مەیدان ئەگەر ئێوە ڕاستگۆن؟ ئەی پێغەمبەر پێیان بڵێ، جگەل لە خودا هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هیچیان ئاگادار نین لە پەنهان و شاراوەکان هەستیش ناکەن کەی زیندوو دەکرێنەوە. نەخێر، ئەوانە زانیاری و زانستیان دەربارەی قیامەت کۆتا و کەم و کورتە، بەڵکو ئەوان لە گوماندان دەربارەی، بەڵکو هەر کوێرن لە ئاستیدا و دڵیان نابینایە. ئەوانەی بێباوەڕبوون دەیانوت، باشە ئەگەر ئێمە بووینە خاک لەگەڵ باو باپیرانماندا ئایا ئێمە بۆ ژیانێکی نوێ دەردەهێنرینەوە؟ سوێن بە خوددا بەڕاستی ئێمە پێشتر لەم بەڵێنانەمان پێدراوە لەگەڵ باو باپیرانماندا ئەمە هیچ شتێک نییە تەنها داستان و قسەی پێشینەکانە پێیان بڵێ دە بگەڕێن بەسەر زەویدا و سەرنج بدەن و بزانن چۆن بوو سەرەنجامی تاوانبار و تاوانکاران. تۆش خەفەت مەخۆ بۆیان و غەمگین مەبە لەو پیلان و تەڵەکە و فێڵانەی کە ئەنجامی دەدەن. خودانەناسان دەڵێن، کەی ئەم بەڵێنە پێش دێت ئەگەر ئێوە ڕاست دەکەن؟ پێیان بڵێ، دوور نییە بەشێک لەو سزایەی کە ئێوە پەلەی لێ دەکەن بەم زوانە بۆتان پێش بێت ئەی محەممەد بەڕاستی پەروەردگاری تۆ خاوەنی فەزل و بەخشندەییە بەسەر خەڵکیەوە بەڵام زۆربەیان سپڵەن و سوپاسی خۆدا ناکەن بێگومان پەروەردگارت چاک دەزانێت چی لە سینەیاندا حەشار دەدەن و چیش ئاشکرا دەکەن هیچ شتێک لە خودا پەنهان نییە لە ئاسماندا بێت یا لە زەویدا لە دۆسیەی ئاشکرادا تۆمار نەکرابێت بەڕاستی ئەم قورئانە زۆربەی زۆری ئەو شتانەی کە نەوەی ئیسرائیل جیاوازی و کێشیان لەسەری هەیە باسی دەکات و لێی دەدوێت و ڕوونی دەکاتەوە هەروەها بەڕاستی ئەم قورئانە هۆی هیدایەت و ڕێنمووی و ڕەحمەت و میهرەبانیە بۆ ئیمانداران بەڕاستی پەروەردگارت داوەری دەکات لە نێوانیاندا بە دەسەڵات و فەرمانی خۆی هەر ئەویش زاتێکی باڵا دەست و زانایە. ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، کەواتە تۆ پشت بە خودا ببەستە، بەڕاستی تۆ لەسەر حەق و ڕاستیەکی ئاشکرای. بێگومان تۆ ناتوانیت ئەم بانگەوازە بخەیتە ناو دڵی دڵ مردوو کەڕوڵاڵەکانەوە، بەتایبەت کاتێک ڕوو وەردەگێڕن و پشت هەڵدەکەن بڕیاری داخستنی دڵ و گوێیان دەدەن. هەروەها تۆ ناتوانیت هیدایەت و ڕێنموویی کوێر و نابیناکان بکەیت و لە تاریکی ڕزگاریان بکەیت، ئەوانەی دڵیان کوێرە و سەرنجی ڕاستییەکان نادەن. تۆ تەنها دەتوانیت ئەم ڕاستیانە بدەیت بە گوێی ئەو کەسانەدا کە باوەڕ بە ئایەت و فەرمانەکانی ئێمە دەهێنن لە قورئان و بوونەوەردا، چونکە ئەوانە هەمیشە ملکەچی فەرمانەکانی خودای گەورەن. کاتێک بڕیاری بەرپابوونی قیامەت درا یاخود نزیک بۆوە زیندەوەرێک لە زەوی دەردەهێنین بۆیان کە قسەیان بۆ دەکات کە بەڕاستی زۆربەی خەڵکی باوەڕیان بە ئایەت و فەرمانەکانی ئێمە نەبووە. ڕۆژێک دێت لە هەر ئوممەتێک دەستەیەک چێژ دەکەین و کۆیان دەکەینەوە لەوانەی کە ئایەتەکانی ئێمەیان بە درۆ دەزانی ئینجا بەرەو دوا هەموویان کۆ دەکرێنەوە هەتا ئەو کاتەی دێنە پێشەوە بۆ لێپرسینەوە خدا دەفەرموێت ئایا ئێوە بڕواتان بە ئاەتەکانی من نەهێنا لە کاتێک ئێوە هیچ زانست و زانیاریەکتان دەربارەی نەبوو یاخود ئێوە خەریکی چی بوون چیتان دەکرد بە ئاەتەکانی ئێمە سەرەنجام بڕیار و فەرمانی خودا دەرچوو دژیان بەهۆی ئەو ستەمەی کردیان جا قسەیان بۆ ناکرێت و ورتەیان لێ نایەت ئایا ئەو خەڵکە نەیان بینیوە کە بەڕاستی ئێمە شەومان تاری کردووە تا تیایدا بحەسێنەوە ڕۆژیشمان ڕوونا کردوتەوە تا هەموو شت ببینن؟ بەڕاستی ئا لەو دیاردانەدا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ کەسانێک ئیمان و باوەڕ بهێنن یادی ڕۆژێک بکە فوو دەکرێت بە سووڕدا هەرکەس لە ئاسمانەکان و هەرکەس لە زەویدا هەیە ترس و بیمێکی زۆر دای دەگرێت جگە لەوانەی کەویستی خدا وایە ترس و بیمیان نەبێت هەمووانیش دێن بە ملکەچی و ناچاری تۆ چێوەکان دەبینی دوا دەزانیت کە وەستاون و بێجوڵەن لە کاتێکدا کە ئەوانیش وەکو هەور لە جوڵەدان چونکە زەوی بە خێرایی هەزار کیلۆمەتر لە سەعاتێکدا بە دەوری خۆیدا دەسوڕێتەوە. هەروەها لە سەرەتای بەرپابوونی قیامەتدا کێوەکان وەکو خوری شیکراوە دەبرێن بە ئاسماندا و چاڵ و چۆڵی زەویان پێ پڕ دەکرێتەوە. ئەمەیە دەستکردی ئەو خودایەی کە هەموو شتێکی بەو پەڕی ڕێک و پێکی دروست کردووە، بەڕاستی ئەو زاتە زۆر ئاگایە بەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. کەسێک بە کار و کردەوەی چاکەوە بێت ئەوە پاداشتی چاکتر لەوەی خۆی پێشکەش دەکرێت و ئەوانە لەو ڕۆژەدا لە ترس و بیم پارێزراون و ئاسوودە و ئارامن. ئەوەشی بە تاوان و گوناه و خراپەوە دێت بە ڕوودا و سەرە و خوار دەخرێتە ناو ئاگری دۆزەخەوە و پێیان دەوترێت ئایا پاداشتان دەدرێتەوە جگە لەوەی کە دەتان کرد؟ ئەی پێغەمبەر پێیان بڵێ، بەڕاستی من تەنها فەرمانی ئەوەم پێدراوە خودای ئەم شارە و ئەم شوێنە بپەرستم کە حورمەتی بۆ داناوە و هەموو شت ئەو خاوەنیەتی، فەرمانیشم پێدراوە لە فەرمانبەردار و موسڵمانەکان بم. فەرمانیشم پێدراوە کە قورآن دەور بکەمەوە و بەردەوام بیخوێنمەوە جا ئەوەی ڕێبازی هیدایەت وەربگرێت ئەوە بەڕاستی قازانجی وەرگرتنی ڕێنماییەکەی هەر بۆ خۆیەتی لە دنیا و قیامەتدا سوودی لێ وەردەگرێت ئەوەشی کە گومڕا دەبێت تۆ پێی بڵێ من زۆرم لەسەرتان نییە بێگومان من تەنها یەکێکم لە بێدارکەرەوەکان بڵێ الحمد لله سوپاس و ستایش بۆ خودا لە ئایندەیەکی نزیکدا هەموو بەڵگە و نیشانەکانی خۆیتان نیشان دەدات و دەیان ناسنەوە کە هەمووی دەستکار و بەدیهێنراوی خودایە بێگومان پەروەردگاری تۆ غافڵ و بێ ئاگا نییە لەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن.